ڕاسکۆڵنیکۆف لە پرێکدا کاتێک بە نیگایەکی لێڵ و سامناکەوە لە ڕاز و میخینی ئەڕوانی هاواری کردوتی لە پشت دەرگاکەوە لە پشت دەرگاکە و کەوتبوون پشت دەرگاکە پاشان لەسەر خۆ هەستا و هەردوو دەستی گرت بە قەنەفەکە و دانیشت ڕاز و میخێنیش لە جێگاکەی هەستا و وەڵامی دایوتی بەڵێ ئەی چۆن؟ تۆ چیتە؟ بۆ وا تێکچوویت؟ ڕاسکۆڵنیکۆف بە دەنگێکی زۆر نزمەوە کە بە زەحمەت ئەبیسترا وەڵامی دایە و وتی، هیچ. دیسانەوە لەسەرخۆ کەوتەوە بەسەر سەرینەکەیدا و ڕووی لە دیوارەکە کرد، هەموویان کەمێک بێدەنگ بوون. ڕازومیخین بە دەم تەماشاکردنێکی سەیری زۆسیموفەوە وتی، خەوی باتەوە. دیارە خەونەکەی بزڕکاندووە. زۆسیمۆڤ لە سەرخۆ سەری بە نیشانەی نەرێ ڕاوەشاند وتی، دەی تەواوی بکە. پاشان چی ڕووی دا؟ ڕازومیخین وتی، حەز دەکرد چی ڕوو بدا؟ هەر کە گوارەکانی بینی، ڕاست ئاپارتمان و دیمیتری فەرامۆش کرد، کڵاوەکەی هەڵگرت و بەرەو لای دووشکین بۆی دەرچوو. وەک ئەزانین ڕۆبلێکی لێ سەند و درۆیەکی بۆ ساز کرد کە بەستەکەی لەسەر شۆستەکە دۆزیوەتەوە و ئیتر کەوتە شەوق و زەوقی خۆیەوە، لە بارەی کوشتنەکەیشەوە هەر هەمان قسەکانی پێشووی دووبارە کاتەوە. ئاگام لە هیچ نییە، هیچ نازانم و تەنیا لە سێمرۆژدا زانیومە. ئەی بۆ تا ئێستا نەهاتبوویت؟ لە ترسا. ئەی بۆ ئەدویست خۆت بخینکێنیت لە بیرکردنەوە و خەیاڵی زۆردا؟ کام بیر و خەیاڵ؟ نەک تۆمەتم بدەنە پاڵ. رازومیخین لە سیمۆفی پرسی، باشە، ئەمە هەموو چیرۆکەکە. ئێستا تۆک بزانیت لەمەوە چ ئەنجامێک بەدەست دێنن. زوسی مەوتی چی بزانم. هەر چۆنێک بێ بەڵگە لە ئارادا هەرچەندە بەڵگەکان بچووکیش بن بەڵام هێشتا ڕوودا و شایەتن ناوێ بۆیە چیەکە بەرەڵا بکرێ. رازومیخین وتی بەڵام ئەوان بێ سێودوو کردن بە پیاوکوژیان دانا و ئەوان هیچ گومانێکیان لای خۆیان نەهێشتۆتەوە. زوسیموف وتی تۆ لە خۆتەوە ئەماڵێیت و جەختی لەسەرەکەی. باشە ئەی گوارەکان؟ تۆ بێدەوە بزانی کە ئەگەر لە هەمان رۆژ و هەمان سەعاتدا گوارەکان لە سنوقەکەی پیرێژنەوە گەیشتبێتە دەستی نیکۆلا، کەواتە بێ ئەوە قبوڵ بکەی کە بێت لە ڕێگایەکەوە کەوتبێتە دەستی، ئەمەیش لە خۆیدا بۆ لێکۆڵینەوە گرنگە. ڕازومیخین هاواری کرد وتی، چۆن کەوتۆتە دەستی؟ چۆن کەوتۆتە دەستی؟ ئایا بەڕاستی تۆ کە پزیشکیت و ئەبێت پێش هەر شتێک مرۆڤ بناسیت و بۆت ئاسانە لە هەموو کەس زووتر لە سروشتی مرۆڤ بگەیت، ئایا بەڕاستی بەپێی ئەم هەموو بەڵگانە نابینیت کە ئەم نیکۆلایە چ جۆرە مرۆڤێکە؟ ئایا تۆ هەر لە سەرەتاوە نابینیت کە لە کاتی لێکۆڵینەوەدا هەرچیەکی وتووە ڕاستیەکی ڕووتە؟ خۆی چۆنی وتووەوە گوارەکانی دۆزیوەتەوە واتە پێی لە بەستەکە هەڵکەوتو و هەڵی گرتووە. زوسی مەوتی ڕاستیەکی ڕوت بەڵام لەگەڵ ئەمانشدا خۆی دانی بەوەدانا کە قسەکانی سەتای درۆبوون. ڕازومی خێنوتی گوێ بگرە باش گوێ بگرە، دەرگاوەنەکە، کوخ، پستریاکوف، دەرگاوەنەکەی تر، ژنی یەکەم دەرگاوەن، ژنەکەی دی کە لەو کاتەدا لای ژنی دەرگاوەنەکە بوو، کروکوفیش کە لەو کاتەدا لە گالیسکە دابەزی بوو، قۆڵ لە قۆڵی خانمێکدا چووە ژوورەوە. هەموو ئەمانە، واتە هەشت نۆ شایەت، هەموویان ئەڵێن نیکۆلا کەوتبوو بەسەر دیمیتریدا و دابووی بە زەویدا و بە مژ لێدا، ئەویش قژی نیکۆلای گرتبوو، بەر مشتەکۆڵی دابوو لە بەر دەرگاکە کەوتبوون و ڕێیان لە ڕێبوار بەست بوو لە هەمولایەکەوە جوێنیان پێدان وەلێ ئەوان وەک مناڵە وردکە ڕێگەمە قسەی شایەتەکانە بەسەر یەکدا کەوتبوون هاواریانە کرد زۆرانیانە گرت و پێکەنین هەردووکیان وا پێکەنین خەریک بوو لێک ببنەوە بە سەر و سیمایەکی زۆر پێکەنی ناویەوە کەوتبوونە دوای یەک وەک مناڵ بە کۆڵانەکاندا فرکان فرکانیان بوو گوێت لێ بوو؟ ئێستا ئەوەشت لە بیر نەچێ کاتێک لاشەکانیان لەسەرەوە دۆزیە و هێشتا گەرم بوون گوێت لێمە هێشتا گەرم بوون جا ئەگەر ئەمانە کوژەرەکان بووبن یان هەر نیکۆلا بە تەنیا کرد بێتی ئەمانە قفلی سنۆقیان شکان دەبێت و شتەکانی ناویان تاڵان کردبێ یا بەشداری تاڵانێکیان کردبێ ئەوسا ڕێگام بدە تەنیا پرسیارێک لە تۆ بکەم، ئایا ئەو حاڵەتە ڕۆحییە، یانی ئەو هاوار هاوار و پێکەنینە، ئەو دەمە دەمە مناڵانەیی بەر دەرگا، لەگەڵ تەور و خوێن و پیلانی زۆردارانە و تاڵانکردندا ڕێگەکەوێ؟ ئایا ئەبێ لەو هەلومەرجەدا واتە هەر پێنج یا دە دەقیقە پێش ئەو ڕووداوەی کە باسمان کرد ئەوان تاوانی کوشتنەکەیان ئەنجام دابێ چونکە وەگەڵێن لاشەکان هێشتا گەرم بوون ئەوسا لە پرێکدا واز لە لاشە و ئاپاردمان و دەرگای کراوە بهێن و بشزانن لەو کاتەدا خەڵکی لەوێدان نێچیرەکەیان بەرەڵا بکەن. ئایا ڕێیتەیەکی ئەوان تازە کوشتنەکەیان ئەنجامدابێ، پاشان لێی گەڕابن و لە سەر شەقامەکەدا وەک مناڵ کەوتبنە پێکادان و قاقای پێکەنین و خەڵکیش تەماشایان بکات؟ ئەم ڕاستیە دە کەس بە یەک دەنگ ئەیڵێت. زوسیمۆڤ وتی بە ڕاستی شتێکی سەیرە، بێگومان هەر مەحاڵە. بەڵام، بەڵام ڕاز و میخێن وتی نا برادەر، بەڵامی نەگەرەکە و ئەگەر ئەو گوارانەی لە هەمان ڕۆژ و سەعاتدا کەوتنە دەست نیکۆلا بەڕاستی بەڵگەیەکی گرنگ بن بەسەریەوە کە خۆی ئەمەی وتووە و هەر ئەمەیش وابکە کە زۆر بڕوا بە شایەتەکان نەکرێ کەواتە بێ بەڵگە و شایەتی تر هەبن بۆ بێتاوانی ئەو بە تایبەتی کە ئەو بەڵگانە نکۆڵیان لێ نەکرێ بەڵام بۆ ئەو دۆخەی کە ئێستا دادگا و داوەری ئێمەی تێدایە تۆڵی چی؟ ئایا ئەوان قایلە بن یان ئەو ئامادەگیان تیایە بەسەرایەتێ قبوڵ کەن کە گشت شایەت و بەڵگەکانی تەنیا و تەنیا لەسەر بنەمای سایکۆلۆژی یان لایەنێکی ڕۆحی تایبەت دامەزرابێت و چ شتێک نەتوانێ ڕەتی بکاتەوە و هەر بە خۆیشی توانای ئەوەی هەبێ هەموو بەڵگە مادیەکانی تر بداتە دواوە؟ نەخێر. دەزگا دادوەریەکانی لای ئێمە ئەمە قبول ناکەن و نایسەلمێنن بە هیچ جۆرە قبولی ناکەن لەبەرەوەی دواجار بەستەیەکیان دۆزیوەتەوە و هەروەها ئەویش ویستێتی خۆی لەدار بدا ئەگەر هەستی بە تاوانباری نەکردایە دەستی بۆ کاری وانە ئەبرد ئەمە کێشە سەرەکێکەیە ئەمەی ئێمە تووشی هەڵچوون و خرۆشانەکە تێگەی زوسیمۆڤ وتی، بەڵێ، ئەبینم تۆ زۆر هەڵچوویت. ڕاوەستە. لەبیرم چوو پێت بڵێم چی ئەیسەلمێنێت کە ئەو بەستەی گوارەکانی تیابووە تەواو لە سنووقی پیرێژنەکە دەرهاتووە؟ ڕازومیخین برۆی پێکهێنا و بێ دەربەستانە وەڵامی دایەوە، ئەمە سەلماوە. ئایا کەس نیکۆڵای لەو کاتەدا نەدیوە کە کوخ و پستریاکوف چونەتە سەرەوە و ئایا ناتوانرێ بە هەر رێگایەک بێ ئەمە بسەلمێنرێ؟ رازومیخین بە حەسرەتێکی رقاویەوە وەڵامی دایە وتی نا، هەموو کێشەکە لە سەر ئەوە وەستاوە کە کەس ئەوی نەدیوە، هەر ئەمەیشە کارەکەی تێک داوە، تەنانەت کوخ و پستریاکوفیش کاتێک سەرکەوتوون سەرنجی ئەوەیان نەداوە، ئەگەرچی. شایەتیەکان ئێستا بایەخێکی نیە ئەوان ئەڵێن دەرگای ئاپارتمانەکەمان بەکراوەیی بینی وامان زانی لە چاکسازی دایە بەڵام کە تێپەرین سەرنجی ئەوامان نەدا چاکیش لە بیرمان نیە کە لەو کاتەدا کرێکار کاری تیا کردوە یان نا زوسیمو وتی کەواتە بەڵگەی بێ تاوانی ئەوان تەنیا لەوە دایە کە یەکتریان داوەتە بەر مشتەکۆڵەو پێکەنیون گریمان ئەمە بەڵگەیەکی بەهێز بێ بەڵام باشە تۆ یارمەتیم بدە، تۆ خۆت چۆن بەسەرهاتەکە لێکئەدەیتەوە؟ دۆزینەوەی گوارەکان بەچییەزانی؟ ئەگەر بەڕاستی بەوشێوەیە دۆزرابێتەوە کە ئەو باسی کردوە؟ ڕاز و میخین وتی، چۆنی لێکبدەمەوە؟ لێکدانەوەی نابێ، مەسەلەکە زۆر ئاشکرایە. بەلایەنی کەمەوە ئەو ڕێگایەی بۆ لێکۆڵینەوە لەبەرئەگیرێت ڕێک و ڕەوانە، واتە هەر ئەو بەستێ خۆی سەلماندوێتی. بکوژی ڕاستەقینە گوارەکانی ون کردووە. ئەو کاتەی کوخ و پستریاکوف لە دەرگایان داوە بکوژەکە لەسەرە و لەناو ژوورەکەدا دەرگاکەی لەسەر خۆی کوڵم کردووە. کوخ کەریەتی بە خەرج داوە و چۆتە خوارێ لەو کاتەدا پیاوکوژەکەیش هاتۆتە دەرێ و بەرەو خوارەوە تێکێشاوە. چونکە هیچ ڕێگا چارێکی تری نەبووە لەسەر پلیکانەکان لە دەستکۆخ و پستریاکوف و دەرگاوانی ئاپارتمانە خاڵیەکەون بووە واتە ڕێک لەو چرکەساتەدا کە دێمیتری و نیکۆلا لێۆ دەرکەوتوون و دەرگاوان و دوو کەسەکەی دی ئەڕۆشتنە سەرەوە، ئەو هەر لەوێ لە پشت دەرگاکە وەستا و ئامەندە ماوەتەوە تا دەنگی پێ نەما و پاشان لەسەرخۆ کەوتۆتە ڕێ و چۆتە خوارەوە. ئەوە هەر ئەو کاتەیشە کە دێمیتری و نیکۆلا لەسەر شەقامەکە یەکتر ڕاوەنێن و هەموو پەرەوازە بوون و ئیدی کەس لە دەوری دەرگای دەرەوە نەماوەتەوە. ڕەنگە بکوژەکەیان دیبێ بەڵام سەرنجیان لێ نەداوە. ڕێبوار زۆرە. وەلێ بەستەکە لەو کاتەدا کە ئەو لە پشت دەرگاکە وەستاوە، لە گیرفانی کەوتۆتە خوارێ و ئەو پێی نەزانیوە کە شتێکی لێ کەوتووە. لەبەرئەوەی سەرقاڵ بووە و نەیپەرژاوە، بوونی بەستەکە بە تەواوی ئەوە دەرەخا کە لەوێدا وەستاوە. ئەمە تەواوی چیرۆکەکەیە. زوسیموف وتی سەیرە. نا هاوڕێ ئەمە زۆر شتێکی سەیرە زۆریش ڕاز و میخین وتی بەڵام بۆ بۆ زوسیموف وتی چونکە هەموو شتێک زۆر بە چاکی ڕێکخراوە تەواو چنراوە وەک ئەوەی لە شانۆگەریەکدا ئەیبینین ڕازۆمێخێن وتی ئاه هەر کە ڕازۆمێخێن ئەو هەناسەی هەڵکێشا دەرگاکە کرایە و پیاوێکی نەناز کە کەس نێزانی چێە خۆی کرد بە ژووردا ئەو بەڕێزەی هاتە ژوورەوە پێچوو لە تەمەنی لاوی تێپەڕاندبێ پیاوێک بوو لە خۆبایی و بەفیس بە دەبدەبە و خۆپارێز هەرکە گەشتە بەردەرکی ژوورەکە وەستا تەماشایەکی سەیر و نالەباری ئەملاو ئەولای کرد، لە ڕوانینەکەی دا وا دەرەکەوت کە مەبەستی نەبوو هیچ نهێنیەکی تیا وەشارێت، وەک بپرسێ، ئەمە کوێ وا منی تێکەوتووم؟ بە گومان و جۆرە ترسێک کە زیاتر لە سوکایەتی پێکرد نەچوو تەماشای کوختەکەی ڕاسکۆڵنیکۆفی کرد، هەر بەو سەرسامیەشیەوە لە ڕاسکۆڵنیکۆف ڕاما. ڕاسکۆڵنیکۆفیش. کە هەر بە جلوبەرگی دەرەوە و بە ڕیشی نەتاشراو و سەر و قژی ژاکاوە لەسەر قەنەفە نابووت و پۆخڵەکەی پاڵ کەوتبوو بێ ئەوەی بجوڵێ ئەویش کەوتە تەماشای تازە هاتووەکە بە هەمان لەسەر خۆیەوە کەوتە تەماشاکردنی ڕیشی نەتاشراو و سەری شانە نەکراوی ڕازوو میخین ئەویش لای خۆیەوە بێ ئەوەی جوڵەی بۆ بکا بە کون پشکنیەکی سوکایەتی پێکردنەوە چاوی لە ناو چاوی بڕی بۆ ماوەی دەقیقەیەک بێ دەنگێکی سەخت ئەو ناوەی داگرت لە ئەنجامدا وەک چاوەڕێکرا گۆڕانێکی بچکۆ لە بەسەر دیمەنەکەدا هات ڕەنگە گۆڕانەکە لەوە بووبێ کە جەنابی تازەهات و لە ڕێگەی چەند ئاماژەیەکی دیارەوە هەستی بەوە کردبێ کە ئەم خۆ بە قورس گرتنە زۆرەی ئەو لەم جێگایەدا واتە لەو کوختەدا بەرەنجامێکی باشی بۆ ئەو نابێ بۆیە هەندێک نەرمی بەخەرجدا و بە ڕێزێکەوە کە خاڵی نەبوو لە جۆرە زبریەک ڕووی لە زوسیمۆف کرد بە شێوەی کەوتە پرسیار کە هەموو شێکی دانار دانار لە جێگەی خۆیدا دائەنا پرسی، رادیۆن رۆمانۆڤیچ راسکۆڵنیکۆف، خوێندکاری زانکۆی بەڕێز، یان کۆنە خوێندکار؟ زۆسیموڤ لە سەرخۆ جوڵە لەوە دابوو کە وەڵام بداتەوە، کاتێک رازومیخین کە رووی پرسیاری لێ نەکرابوو هاتە دەست و وەڵامی دایوتی، ئەوەیە، ئەوەی لەسەر قەنەفەکە کەوتووە، چیتەوێ؟ دەستەواژەی چی دەوێ؟ کە ئاسایی و بێ پێچ و پەنا ڕاز و میخین کردی، خەریک بوو جەنابی کابرای بە لووت و پۆ لە پێستی خۆی دەربکا، تەنانەت خەریک بوو بەرەو لای ڕاز و میخین وەرگەڕێ، بەڵام هەرچۆنێک بووە توانی خۆی بگرێت و خێرا گەڕایەوە لای زۆسیموف. هێلەکەکەی برد سەعاتێکی زێڕی زۆر گەورەی داخراوی دەرهێنا کردی و لێی ڕوانی هەر بەهەمان هێوری و سستی و خستی و گیرفانی خودی ڕاسکۆڵنیکۆف بە درێژایی ئەو ماوەی بێدەنگ لە سەر پشت کەوتبوو زۆر بە وردی لە تازە هاتووەکەی ئەڕوانی بێ ئەوەی هیچ بیرێک لێ بکاتەوە ڕووی کەی تر لە سەر ئەو گوڵە بچکۆلەی لادابوو کە بە سەر کاغەزی دیوارەکەوە بوو ئەمەندە ڕەنگی هەڵبزڕکابوو کە پێشوو دەرد و ئازارێکی بە سوێی هەبێ ئەدوت هەر ئێستا نەشتەرگەریەکی سەختی بۆ کراوە یان لە ژێر ئەشکەنجە و ئازار دا بووە وەلێ جەنابی تازە هاتوو وردە وردە و زیاتر سەرنجی ئەوی ڕاکێشا پاشان گومان و سەرسوڕمان و تەنانەت ترسێکیشی تیا دروست کرد. کە زوسیموف ئەوی پیشان دا وتی ئەمە ڕاسکۆڵنیکۆفە، لە پرێکدا خێرا ڕاپەڕی، لە سەر جێگاکەی دانیشت، بە دەنگێکی تا ڕادەیەک هەڕەشەئامێز بەڵام سست و جار جار بڕاو وتی، بەڵێ، من ڕاسکۆڵنیکۆفم، چیت هەبێ؟ میوانەکە بە وردی تەماشای کرد و بە دەنگێکی لە سەر خۆ خۆی پێ ناساند وتی، من پیتەر پیترۆڤیچ لۆژینم، هیوادارم ناوەکەمت لا نەناز نەبێ. وەلێ ڕاسکۆڵنیکۆڤ کە بە تەواوی چاوەڕێی شتێکی تر بوو، سست و لەسەرخۆ لێی ڕوانی و وەڵامی نەدایەوە، ئەدوت بەڕاستی ئەمە یەکەمین جارە ناوی پیتەر پیترۆڤیچ ئەبیستێت. پیتەر پیترۆڤیچ بە ناڕەحەتیەوە پرسی، چۆن؟ بۆ تۆ تا ئێستا هیچ هەواڵێکت پێ نەگەشتووە؟ لە وەڵامی ئەو قسانەدا ڕاستکۆڵنییکۆڤ لە سەرخۆ شانی دادایە سەر سەرینەکە هەردوو دەستی لە پشت سەریەوە هەڵپێکا و کەوتە تەماشاکردنی ژوورەکە بەسەر دەموچاوی لۆژینەوە ئاسەواری دەرد و خەمێک دەرکەوت زوسیموف و ڕازۆمیخین زیاتر کەوتنە سوسە و خۆتێ هەڵقورتاندنی لۆژین تا لە دواییدا هەستی نائارامی تێگەڕا و بە ئەسپایوتی وامەزانی وامەزانی ئەو نامەی کە دە ڕۆژ زیاترە یان لە دوو هەفتە لەمەو بەرەوە پۆست کراوە؟ لە پڕێکدا ڕاز و میخین قسەکانی پێ بڕی وتی، گوێ بگرە. تۆ بۆ تا ئێستا لە بەر دەرگاکە وەستاویت؟ ئەگەر کارێکت هەیە فەرموو دابنیشە، چونکە بۆ هەردووکتان تۆ و ناستاسیا شوێنەکە تەنگە. ناستاسیا گیان کەمێک ڕێگای بۆ بکەرەوە با تێپەڕێ فەرموو ئەمەش کورسەکەت دەی تێپەڕە. کورسەکەی خۆی لە مێزەکە دوورخستەوە، مەودایەکی لە نێوان مێزەکە و ئەژنۆی داهێشتەوە، بە دەمارێکی تا ڕادەیەک کرژەوە چاوەڕێی کرد بۆی میوانەکە لەو تۆزە بۆشاییەوە تێپەڕێت. ڕاز و میخین واساتەکەی هەڵبژاردبوو کە تازە هاتووەکە بواری ڕەتکردنەوەی نەما. بۆیە خێرا هەرچەند بەردەوام پێی هەڵەکەوت، بەڵام لەو بۆشاییە تەنگەوە ڕەت بوو، کە گەشتە کورسیەکە دانیشت و بە دوو دڵیەوە لە ڕازو میخین ڕاما. ڕازو میخین وتی، تۆ ناڕەحەت مەبە، پێنج ڕۆژە ڕودیا نەخۆشە، چەند ڕۆژێک وڕێنەیە کرد، وەلێ ئێستا هاتۆتەوە سەرخۆی و باش خواردنەخوا. ئەمەی دانیشتوە پزیشکێتی، کەمێک لەمەوبەر سەیری کردوە. منیش هاوڕێی رودیام و هەر وەک ئەویش پێشتر خوێندکاری زانکۆ بووم، هەنووکە وەک ئەبینی پەرستاری ئەوم، لەبەرئەمە تۆ گوێ بە ئێمە مەدە و بێ باک بە لێمان، چیت هەیە بیڵێ. پیتەر پیترۆڤیچ رووی لە زوسیموف کرد و وتی، سوپاسگوزارم، وەلێ من بە هاتن و قسەکردنم نەخۆشەکە ناڕەحەت ناکەم، زوسیموف بە هێمنی وەڵامی دایەوە وتی، نا، ڕەنگە بۆ ئەو کات بەسەر بردنێکیش بێ. دیسانەوە باوێشکی دایەوە. ڕازومیخین وتی، ماوەیەکە هاتۆتەوە سەر خۆی، هەر لە بەیانی زووەوە. ڕازومیخین ئەمەندە خۆمانە و سادە و بێ پێچ و پەنا قسەکانی کرد کە پیتەر پیترۆڤیچ کەوتە بیرکردنەوە و بەخۆداچوونەوە. هەروەها زیاتر بوێری تێگەڕا. ڕەنگە ئەم هەستە لەوە سەرچاوەی گرتبێ کە ئەو لاوە، لەو چەوڕوت و ڕەجاڵە بواری بۆ ڕەخسا وەک قوتابیەک خۆی پێ بناسێنێ. لۆژین دەستی بە قسە کرد، دایکت؟ ڕازومیخین بە دەنگی بەرز وتی، هم. لۆژین نیگایەکی پڕ لە پرسیاری لێ کرد و ڕازومیخین بەردەوام بوو وتی، مەبەستم هیچ نەبوو. قسەکانت مەبرە. لۆژین شانی هەڵتەکاند و وتی، دایکت، ئەو کاتەی هێشتا من لایان بووم نامەیەکی بۆ نووسیت. کە گەیشتمە ئێرە بە تایبەتی چەند ڕۆژێک وەستام و نەهاتمە لات بەوەی تەواو لەوە دڵنیا بم کە تۆ لە هەموو شتێک ئاگاداری، کەچی ئێستا زۆرم پێ سەیرە. ڕاسکۆڵنیکۆف لە پڕێکدا بە تووڕەیی و نائارامییەوە وتی، ئەزانم. ئەزانم. ئەمە تۆیت؟ زاوا، چاکە زانم. ئیتر بەسە. پیتەر پیترۆڤیچ هەستی بە سووکایەتی کرد، بەڵام بێدەنگ بوو. ئەیویست تا زوێن لەمانەی قسەکانی ڕاسکۆڵنیکۆف بگا. بێدەنگی ماوەیەکی خایاند. هەر لەو کاتەدا کە ڕاسکۆڵنیکۆف بۆ وەڵامدانەوەی ڕووی تێ کردبوو، لەناکاودا دووبارە بە وردی کەوتەوە تەماشاکردنی. ئەمەندە سووسەکەرانە لێیڕوانی ئەدوت کەمێک لەوەوبەر دەرفەتی ئەوەی نەبووبوو چاک سەروبەندی لێ بگرێت و، هەڵیسەنگێنێ یان لەوانەیە شتێکی تازەی تیا دۆزیبێتەوە بۆ ئێکەمێک سەری لەسەر سەرینەکە بەرز کردەوە لە ڕاستیشدا لە تێگڕای سیمای پیتەر پیترۆڤیچدا شتێک بە تایبەتی سەرنجی ڕاکێشا هەر ئەم حاڵەتەیش بوو ئەو ڕاستیە سەلمان کە بۆچی بێسێود و ڕاسکۆڵنیکۆڤ بە زاوا ناودێری کرد یەکەم ئەوە زۆر ئاشکرا بوو تەنانەت لە ڕادەبەدەر هەستی پێکرا کە پیتەر پیترۆڤیچ هەوڵی زۆری داوە سوود لەم چەند ڕۆژە کەمە وەربگرێ کە لە پایتەختە بۆی بتوانێ لە ماوەی چاوەڕوانیکردنی دەزگیرانەکەیدا خۆی قۆز و ڕێک و پێکتر بکا. دیارە ئەمە کارێکی ڕەوایە و نیازپاکی ئەو دەرەخە، بۆیە ئەبوو بە هۆی ئەو پێشهاتانەوە کە دروست بوون لە هەستی خۆبەزلزانییە زۆرەکەی، ببوردنایە لەبەرئەوەی کە ئەو هەر بەڕاستی زاوا بوو ئەشیا هەموو جلەکانی کە تازە لای بەرگ درو هاتبونەوەو گەلێک شیک بوون بە جوانترین بەرگ بدرانایەتە قەڵەم تەنیا ئەوە نەبێ کە گەلێک زراف بوون و بۆ مەبەستێک و بۆنەیەکی تایبەتیش لەبەرکرابوون کڵاوە خڕ و نوێ و ڕێک پۆشەکەیشی ئەم ڕاستییە سەلماند. پیتەر پیترۆڤیچ زۆر بە ڕێزەوە ڕەفتاری لە گەڵ کڵاوەکەیدا کرد، لە ڕادە بە دەر بە دەستیەوە گرت و ئاگاداری بوو جووتە دەستکێشە گەلێک دەلال و وەنەوشەیەکەی کە لە پێشانگای ژڤان کڕیبووی بەڵگەی ئەو ئامانج و مەبەستە بوو، لەبەرئەوەی هێشتا دەستکێشەکە تەواو تازە بوو چونکە لەباتیەوەی لە دەستیان بکا هەر بۆ نواندن بە دەستیەوە گرتن. بەرگی لۆژین زیاتر ڕەنگی کراو و قەشەنگ و بە باق و بریق بوون، ڕەنگی چاکەتەکەی قاوەییەکی کاڵ و پانتۆڵەکەی ناسک و هێلەکەکەیشی لە قوماشێکی هەمان جۆری پانتۆڵەکەی بوو، کراسێکی تازەی زۆر نازک و بۆینباخەکەیشی لە قوماشێکی شیرین و خەتی گوڵینی تیا بوو، لە هەمووی گرنگترەوە بوو، کە گشت ئەمانە لەگەڵ دیمەن و سیمای پیتەر پیترۆڤیچدا بە تەواوی ئەگونجا. دەم و چاوی تەڕ و تازە و تەنانەت دەلالیش بوو، بێ ئەمانەیش تەمەنی لە چل و پێنج ساڵی کەمتر ئەینوان. ڕیشێکی تەنک لە لاجانگیەوە لە شێوەی چوارچێوەیەکی ناسکدا تا سەر چەناگەی هات، چەناگەی تازە تاشراوی بریسکەی لێوە هات، لەوێدا ڕیشی پڕترە بوو، تەنانەت قژی کە کەمێک بەلای سپیەتیدا ئەینواند و لای سەرتاش بە باشی شانە و چاکرابوو، نە جێگای پێکەنین و نە ڕوێکی گەمژانەی پێ بخشی چونکە ئاسایی لەو شێوازە قژ چاکردنەدا ئاسەوارێکی وا جێ ئەمێنێت و مرۆڤ بە ناچاری ئەو پیاوە ئەڵمانیەی دێتەوە بیر کە خۆی ئەگۆڕێ و بۆ خواز بێنی ئەچێ ئەگەر لەو ڕووە جوان و شکۆمەندەدا ئاسەوارێکی نابەجێ و ناپەسەند بەرچاو بکەوتایە ئەوە هۆی تری هەبوو.